بۆ چەند دەقیقەیەکە خۆت بپارێزە سەبر بگرە تەحاملت هەبێ خۆڕاگر بە ئینسان بۆچی ئیماندارە خی گەورە جۆرە هێزێکی پێداوە لە ناخەوە کە بتوانێت خۆڕاگر بێ لە بەرامبەر مەعسێت و گونا ئەوش چاکترین جۆری سەبرگردنە چکە سەبر و ئارامگردن سێ جۆرە سەبر لەسەر بەڵا و ناڕەحەتەکانی دنیا سەبر لەسەر تاعەتی خواوەتە لەسەر خواپەرسی عیبادەت سەبر لەسەر مەعسیەت لەسەر گوناه و تاوان سەبر بگرە ئەنجامی مەدە واللهی لە دوای ئەوەی کە ئەنجامی نادەی جۆرە دڵنیاییەک دێ بە دڵتا خۆشی و خۆشحاڵیەک دێ بەسەر تا کە هەزاران هەزاری وەکو ئەو گوناهە لەوانەیە دەست ناکەوێت ئەمەندە خۆشە تاعەتی ڕب العالمین و کە ئینسان گوناه و تاوانێک نەکاو لەی دوورکەوێتەوە